وتاری ئەمڕۆ جومعە ناونیشانی وتارەکە چاکی و خراپی ژیان بەندە لەسەر بەند مرۆڤەکان کرداری ئێمە گفتاری ئێمە وەزع باش دەکا و وەزع خراپ دەکا ژیان خۆش دەکا و ژیان ناخۆش دەکا. کەواتە ئەبێ ئێمە بزانین دوای ئەمری خوا، دوای قەزا و قەدەری خوا کە خوا بڕیاری بە هەرچی بێ ئەیکا، ئێمەی مرۆڤ لەم سەر زەوییە ئەسبابین بۆ خۆشبوونی ژیان و هۆکارین بۆ ناخۆشبوونی ژیان. قورئان ئەفەرمێ، ظهر الفساد فی البر والبحر بما کسبت ایدی الناس. ئەڵێ فەساد یانی خراپ بوون، تێکچوون، بەم تەعبیری سیاسەتە ناوێ ناوە گەندەڵی. بەڕ و بەحری گرتەوە، وشکایی و دەریای گرتەوە، بەچی؟ بما کەسەبەت ئەیدی الناس، بە کەسابەتی دەسی خەڵک. یانی ئەو ئیشەی کە خەڵک ئەیکەن، دنیای پڕ کردووە لە خراپە. ناگۆڕێ ئەگەر باش بوون بەرەو خراپ نایگۆڕێ ئەگەر خراپ بوون بەرەو باش نایگۆڕێ حتی یغیروا ما بانفسهم هەتا خەڵکەکە خۆیان گۆڕان بەسەر خۆیانە ئەهێنن ئەگەر باش بوون تێکیان دا دەستیان کرد بە گوناح دەستیان کرد بە بێ ئەمری خوا دەستیان کرد بە زوڵم لە یەکتری ئەوکاتە خوای گەورە و پەروەردگار وەزعە باشەکەیان لێ ئەشێوێنێ بە پێی کردەوەی خۆیان إن الله لا يغير ما بقوم يعني ئەگەر گەلێک نەتەوەیەک لەسەر هەر بارودۆخێ بوون ئەگەر باش بوون خوا لێیان ناگۆڕێ هەتا خۆیان دەیگۆڕن ئەگەر خراپ بوون خوای گەورە بۆیان چاک ناکە هەتا خۆیان دەگۆڕن ما بانفسهم ئەبێ نەفسی خۆیان بگۆڕن ئەبێ دەرونی خۆیان بگۆڕن ئەبێ لە ناخەوە گۆڕانەکە دەست پێ بکە چاکسازیەکە دەست پێ بکە نابێ بە تەمابین سەرقرتی کەین نابێ بە تەمابین ئێمە هەر ئەمەین کە هەین بەڵام خوای پەروەردگاریش دنیامان بۆ بکا بە شامی شەریف و ماسی مەیو نا ئەبێ چاوەڕوانی بەری کردەوەکانی خۆمان بین لەگەڵ هەستکردن چ تاوانێکەکەی تۆ چ هەڵەیەکت هەیە تۆ چ بێ ئەمریەکی خوات هەیە تۆ بڕیار بە لە ناخی خۆتەوە خۆت بگۆڕی چاکسازی لە خۆتا بکەی دنیا چاکە بێت لەبەرچاوی تۆ و لە دەروونی تۆ بەڵام خوا ئەو ڕۆژە نەکا ئەگەر بەردەوام بی لەسەر جەریمە و جینایەت ئەوە هەروا دەمێنێتەوە و خراپتریش دەبێ خوا پەنامان بایاخوا بەڕێزان بۆ چاکبوون و گۆڕینی بارودۆخی عیباد و بیلات پێنج خاڵ هەیە زۆر گرنگە لە ژیانە پێنج کۆڵەکە هەن ئەگەر ئەم پێنج بنەمایە، ئەم پێنج کۆڵەکە ئێمە هەستمان پێ کرد، چاکسازیمان تیا کردن، ژیان باش دەبێ، حەیات خۆش دەبێ. یەکەم القناعات، قەناعەت. تۆ قەناعەت و بە چییە؟ ئەو قەناعەتی بە چییە؟ کۆمەڵگا قەناعەتی بە چییە؟ ئەو قەناعەتە کە بریتییە لە چی؟ لە عەقیدە، لە مەبادیئ، لە فیکر و لە طموح. ئەبێ ئێمە ئاگامان لێ بێ قەناعەتە وا ئەکا لە ئینسان هەنگاو هەڵبگرێ ئەو ئیشە بکا یا نەیکا، بەرەو پێش بڕوا یا نەڕوا. ئێمە کاتێک بە یەکێ دەڵێین ئەوە بکە یا ئەوە مەکە، ئەمانەوێ سلوکی بگۆڕین ئەو هەموو قیڕە قیڕە مامۆساکان ئەیکەن من سی و ئەوەنە ساڵە هاوارەکەم لەوانەیە دنکە دنکە بەرهەمی بووبێ ئەی بەڵام بۆچی هەر هیچ نەبێ ئەو یەک دوو هەزار کەسەی لە مزگەوتە بۆ ئەو هەر هەمووی چاک نابێ نابێ بە عیاری بیست و چوار ئەچێتەوە بازاڕ ئەچێتەوە دایرە ئەچێتەوە ماڵ ئەچێتەوە باغ بۆ هەمووی ئەمە دیارە ئەمە من لێرە قسەیەکەم ئەمەوێ سلوکی ئێوە بگۆڕم هەڵسوکەوتی ئێوە بگۆڕم بە قسە ناگۆڕێ ئەمەش چونکە سلوک هەڵسوکە و دەرەنجامی مەشاعرە هەستی ئینسان شعوری ئینسان شعوریش دەرەنجامی فکرە ئەبێ فکرێک لە ناخی ئینسانە هەبێ فکریش بەشێکە لە قەنەعەت تۆ قەنەعەت بۆ دروست بووە فکرێک لا دروست بووە ئەمە باشە ئەوە خراپە هەتا ئێوارە وەکو ئەڵێن وەیسی قەرەن و غەوسی گەیلانی بێنی حەدیسک بۆ بخوێنێتەوە تا ئەو قەناعەتە تیاتا دروست بووە کە ئەو ئیشە هەڵەیە تۆ لەسەریتی یا ئەو ئیشە ڕاستە کە تۆ لەسەریتی ناتوانێت کەس یەک میلیمەتر تۆ بەرەو باش یا بەرەو خراپ بەرێ کەواتە بەر لە هەموو شتێک ئەسبابی چاکبوونی کۆمەڵگا و ژیانی ئێمە بریتە لە گۆڕینی قەناعەتمان بریتیە لەوەی عەقیدەمان عەقیدەیەکی دروست بێ، مەبدەئەکەمان مەبدەئێکی سەلیم بێ، فیکرمان فیکرێکی ڕاست بێ، هەڵە نەبێ، چەوت نەبێ، کوشتن بە نیعمەت نەزانین، زوڵم بە بە پیاوەتی نەزانین، کەی عەقیدە و مەبدەئ و فیکر و طموحمان وای لێ هاو، ئەو کاتە ئێمە قەناعەتمان باش بووە و ئەوە یەک لەسەر پێنجی گۆڕانکاری لە ژیانی ئێمە دروستەکا. دووهەم، هەر لەسەر خاڵی یەکەم، پێغەمبەری ئیسلام صلی اللە علیە وسلم سیانزە ساڵ لە مەکەیە ئیشی لەسەر دوو خاڵ کردووە عقیدە بیرو باوەڕ مەبدە فکر لەگەڵ ئەخلاق بە یەک کەسی نەوت نوێش بکە بە یەک کەسی نەوت ئەمرە بکە و زەکات بدە و جیهاد بکە و ئەوە بکە و ئەوە بکە هەرەی خەڵکینە بڵێن لا الە الا اللە قەناعەت و عەقیدەی لا الە الا اللە بۆ دروست کردن دوای ئەوە کاری لەسەر ئەخلاقیان کرد ئەخلاق یعنی ڕاستگۆیی دەستپاکی عفت پاکیزەگی و داوێن پاکی، شەهامەت، غیرەت، وەفا، ئەخلاق یەعنی ئەوانە، کاری لەسەر ئەوانە کرد، تیایا زینوو کردنەوە هەبوو، هات بۆ ئەوەی ئەخلاق تەواو کا. قەناعەتیان بۆ دروست بوو، ئەوانەی لە مەککە قەناعەتیان بۆ دروست بوو درۆ، دژی دینە دیندار نابێت درۆ بکا ئەی بەڕێز لە مزگەوتی پێشەوا عمر بە تۆی شەڵێم درۆ دژی لا إله إلا الله یە تۆ کاڵەی لا إله إلا الله نابێت درۆ بکەی بە گاڵتەیشەوە دەست خیانەت خیانەت لە ئەمانەت نابێ خیانەت لە ئەمانەت کەی با هی هەر کەسێ هەبێ هی هەر میلەت و دینێ هەبێ نابێ خیانەتی لێ بکەی تۆ گەر شوێنکەوتەی پێغەمبەری خیانەت دوژمنی دینداریەکەتە داوێن پیسی بە پێچەوانەوە عیفەت بەشێکە لە دینداریەکەت تۆ بێ عەفیف بی ئەبێ خۆت بپارێزی لە لەکەدارکردنی شەرەف و کەرامەتی خەڵکی ئەبێ چاوت بەرایی نەدا سەیری ناموسی خەڵکی بکەی دەست بۆ ناموسی خەڵکی درێژ بکەی ئەگەر وتیان بۆ بڵێ دینەکەم وان پێ ئەڵێ دینەکەم پێمەڵێ زیناکەر زینا ناکا ئەگەر کردی ئیمانی نیە لەو کاتا زینا ئەکا دز دزی ناکا ئەگەر دزی کرد ئیمانی نیە لەو کاتا دزیەکە ئەکا ئیمانەکەی لێی جیا بێت و ئەم بڕیارە و داوە لە داخ لە ناخی خۆتا تۆ تۆی بەڕێز لە بەردەمی منە ئەم بڕیارە ئەدەی لەم جمعەوە بڕیار بەی درۆ نەکەی دزی نەکەی دەستت پیس نەبێت لە لە دنکە گوڵە بە ڕۆژەیەکەوە حتا لیرە و تەنکەری نەوت نەیدزی خیانەت نەکەی سەیری کەرامەت و شەرەفی خەڵکی نەکەی بگوتیان بۆ بڵێ دینەکەم بڵێ من ئەڵێم لا اله الا الله محمد رسول الله ئەمەوێ ڕاست گۆ بم لەگەڵ شیعارەکەمە خاڵی دووهەم ئەلئیهتیمامات یعنی گرنگیدان ئێستا کۆمەڵگا گرنگی بە چیەدا دووشت زۆر لای زۆرینەی زۆر یعنی ئەتوانین بڵین لە سەرو لە ساها پەنجاوە زۆرینەی خەڵک احتیمامە دەن بە سک بەدوای خواردنی باشا ئەگەڕێن، بەدوای شتی عەجیب و غەریبا ئەگەڕێن، لێرەوە ئەڕوا نازانم بۆ کوێ و بۆ کەبابێ، ئەڕوا نازانم بۆ کوێ و بۆ سەروپێیێ، بەدوای ئەوە ئەگەڕێن. دووهەم، بەدوای شەهەوات، شەهەوات لە فەیسبووکا، لە سەتەلایت و لە کۆڵان و لە سەنتەر و لەو شوێنانە بەدوای ئەوە ئەگەڕێن. ئیهتیمامی خەڵک وای لێهاتووە بچووک بووەتەوە، وەختێ ئیهتیمامی گەل گەورە بێ، خەریکی کاری گەورە بێ گەل، زۆرینەی گەل خەریکی کاری گەورە بن وەکو فێربوونی تەربیە و تەعلیم، وەکو کشتوکاڵ، وەکو پیشە، وەکو یارمەتیدان و تەعاون، ئەگەر ئیهتیماماتمان گەورە بوو ئەو کاتە گەورە ئەبین، کۆمەڵگاکەمان بەرەو باش دێت، بەرەو خوا دێت، خوای گەورە بارو وەزعەکەمان ئەگۆڕێ و لە زیلەت و ژێردەستەیی ڕزگارمان ئەکا. المهارات خاڵی سێهەم مەهارات ئەو مەهارەت و ئەو پسپۆڕیەی کە هەمانە کۆمەلگا چەم هارەتێکی هەیە چی ئەزانێ چی ئەتوانێ لە گشت ڕوویەکەوە لە ڕووی کارکردن لە ڕووی کۆمەڵایەتی چی ئەتوانێ کۆمەلگا ئەو مەهارەتانەی ئێمەیە کەوا کۆمەلگا ئەگۆڕێ وەزعی ژیان ئەگۆڕێ لە بارێکەوە ئەیگۆڕێ بۆ بارێکی تر ژنێک لە مزگەوتی پێغەمەری خوا صلی الله عليه وسلم هەڵەسێتەوە بەرامبەر بە گەورەترین پیاو لە مێژووە عمەری کوڕی خەتاب ئەڵێ، ئەی ئەمیر الموئمنین تۆ بۆت نییە مارەیی بۆ ئێمە دیاری بکەی کاتێک خوا دیاری نەکردووە و پێغەمبەر دیاری نەکردووە. ئەوە مەهارەتە لە نەقدا لە ڕەخنە گرتنا. ئەویش دەڵێ، ئەصابت امرأة وأخطأ عمر ژنێک پێکا و عومەر نەیپێکا. ناڵێ بیگرن، ناڵێ ئەمە دەستی دەرەکی لە پشتیەتی ئەڵێ ڕاستەکە پیاوێک هەر لە مەزگەوتی مەدینە لە بەردەم عمەری کوڕی خەتابە ئەڵێ ئیسمع و ئەطیع و گوێ بگرن و لە گوێ بکەن ئەڵێ لا نسمع و ولا نطیع و نەگوێگرین و نەک لە گوێتەکەین ڕەخنەی لێگرێ ئەڵێ بەشەکەی تۆ زیاترە لە بەشەکەی ئێمە ناڵێ درۆت کرد ئەڵێ عەبدوڵای کوڕی عمر هەڵسە دیفاکە لە باوکت ئەڵێ خەڵکی نە ڕاست دەکەن بایعی ئێمە و ئێوە وەکو یەک وایە بەس من بەشە باییەکەی خۆم داوە بە باوکم بۆیە قاتەکەی باوکم تەواوە ئەگەر لەو قوماشەتان لەبەری منا بینی مەعنایە باوکم زوڵمی لێ کردوون ئەڵێ دەی ئەلئانە نەسمع ونوطیع ئێستا لە گوێش دەکەین و گوێڕایەڵیشت دەکەین گەل ئەبێ مەهارەتی هەبێ ئەبێ پیاوی تیا بێ ئەبێ کەسایەتی تیا بێ خاڵی چوارەم ئەل علاقات پەیوەندی پەیوەندی ئێمە دنیا باشەکە و خراپیەکە لەگەڵ کیا پەیوەندیمان هەیە تێکەڵی کێیەکەین سەر بە کوێین چەپڵە بۆ کێ لێ ئەدەین پشی پشی بۆ کێەکەین ئەوە ئێمەین بەو علااقەت و پەیوەندی کە هەمانە ژیان خۆشەکەین یا ژیان ناخۆشەکەین کەواتە بە ئاگامان لێبێ ڕەفیقی کێین لەگەڵ کیا دەرەچین؟ بۆ کوێ دەرەچین؟ چۆن دەرەچین؟ پەیوەندی ئێمە و ئەو وڵاتە، ئەو کەسە، ئەو جیهەتە لەسەر چ بنەمایەک دامەزراوە؟ ئەوانە هەموو کاریگەری هەیە لەسەر ئەوەی تۆ ئێستا ژیانت ناخۆشە، لەسەر ئەوەی تۆ لەژێر تەهدیدای، لەسەر ئەوەی کوڕەکەت، کچەکەت ئەوا خەریکە پیرە بێ و ژیانی مسۆگەر نەبووە. خاڵی پێنجەم و ئەخیر، القدوات، پێشەنگەکان، قائد، قدوە، ولکم فی رسول اللە اسوە حسنە قد لقد کان لکم فی ابراهیم والذین معه اسوە لە ئیبراهیم و شوێنکەوتوانی لە محمد صلی اللە علیە وسلم شوێنکەوتوان پێشەنگەیە بۆ تۆ ئەگەر قائیدەکەت ئەگەر پێشەنگەکەت، ئەگەر مامۆستاکەت، ئەگەر ئەو کەسەی کەوا تۆ دوای کەوتووی، ئەگەر پلەی بەرز بێ، بەڕێز بێ، لێهاتوو بێ، زانا و دانا بێ، تۆ بە هەڵا ناچی، بەس ئەگەر خوا نەخواستە دوای سەراب کەوتبی، دوای داهۆڵی ناو بێستان کەوتبی، تۆیش بە هەڵا ئەچی و ئەویش ملی ئەشکێ، ئەو وازانێ دوای قەرەباڵغە نازانێ کەسی لە دواوە نییە، تۆش وازانی پێشوو فەرماندەیەکی گەورە لە پێش تۆیە نازانی کەس لە پێش تۆ نییە، بۆیە قائید دەوری زۆرە لە حەیاتە لە ژیانە دەوری زۆرە قودوات زەوری زۆرە بزانن کێ ئەکەن بە قائیدی خۆتان لە ناو ماڵە لە بازاڕە لە ناو یاریە لە قوتابخانە لە خۆشەویستی و لە ڕقا لە کوردایەتی و نیشتمان پەروەرێتیە لە دوژمنایەتی و لە شەڕە بزان کێ قائید و پێشەواتانە. ئەم پێنج کۆڵەکە ئەسبابن بۆ ئەوەی کەوا ژیان خۆش ببێ و ژیان ناخۆش ببێ ئومێدەکەم هەر یەکێک لە ئێمە پیاچوونەوەی بە حاڵی خۆیان بکە بە وەزعی خۆیان بکە بزانێ گۆڕان بەسەر ژیانیایە دیان نایە تۆ تۆ دەست پێ بکە بزانە خی گەورە چۆن یە ڕوبەڕوت تۆ واز لە گوناح بێنە تۆ هاوکاری و یارمەتی خەڵکی بە بزانە خی گەورە پەروەرگار چیت بۆ ئەکا خاڵی دووهەم کە دوو خاڵی کورتم ماوە بە ئیشارەتیان پێیەکەم ئەم پەتایە بوو کەوا ئەم وڵاتەی گرت هەموو ماڵێکی گرتەوە کە ناویان ناوە پەتا ئەنفلۆنزا هەڵامەتەکەی خۆمانە بەس ناوەکەی ناوی تەندروستیە یعنی دیارە کە چووە ماڵێ هەموو ئەیگرێتەوە بۆیە چەند خاڵێکم دیاری کرد لەسەر ڕێنمایەکانی تەندروستی هەڵەبجە کە نردبوویان بۆ ئیمام و خەتیبەکان یەکەم، خۆپاراستن لە سەرما و توشبوون، دووهەم، دوورکەوتنەوە لە توشبووان، کەسێکت توش بووە، کوڕتە خۆشتەوێ، دایکتە خۆشتەوێ، باوشی پیا مەکە، مەڵێ بەخوا چۆن، کورە بار قسە بکەن دکتۆر، نا ئەمە عیلمە برا، ئەمە عیلمە، دوورکەوتنەوە بە ئەندازەی پێویست، مەسەلەن مەترێ لێی دوور بە، ئا لێوا دا ئەو توش بووە با لێوا بێ و منیش لەم بەرەوە بم، قسەیەکەین بەیەکەوە. سێهەم، بەکارهێنانی دەسەسڕ، خەڵک وازان هەیە کەس لە خەستەخانەی هیوا نەبێ و نەخۆشی سیل و سەڕەتانی نەبێ نابێ دەمامکی پێ بێ کاکە ئەمە شتێکە ناڵێ پریشکی من بڕا بۆ ناو دسکی تۆ و توشی نەخۆشی بی عەیبی تیا نییە پاکەتێکی ئەدەن بە هەزار لە سەیدەلیەکان با لە ماڵە هەبێ بەکاری بێنن بە توشبوو توشبووەکان نەڕۆنن لە شوێنە گشتەکان یای ئیسە کەسێک ئەم پەتایی بە قوز گرتووە با نەڵێ جمعەیە وەڵا ئەڕۆم بۆ جمعە کاکە لە ماڵەوە بۆ جمعە لە خۆز لەسەر نەخۆش فەرز نییە جومعە لەسەر نەخۆش فەرز نیە. تۆم پەتایەو گرتووە ئیلێر دەستەکەی بە ئەحح و قوقوو و قوقوو مەیە، لە ماڵەوە بۆ ئیسراحەت بکە، قەنداخێ بخۆ، هێلکەیەکی دۆڵەمە بخۆ و ئیسراحەت بکە ئیشەڵا چاک بیتەوە وەرە بۆ جومعە. تەوقە کردن و ماچ کردن ئەمە کە هەر زۆر زۆر هەلەی هەڵەیە. کەسێک کەوا تووشی ئەم نەخۆشیە بووە یا ئەوەی کەوا ئەڕوا لەگەڵ ئەوا تووش بووە ماچ ماچێن و تەوقە کردن و ئەمانە کاکە وازی لێ بێنن. خۆ دنیا کاول نابێ هەفتەیە دوور کەوەرەوە لێی مەرحەبا کاک فڵانە کەس مەرحەبا دادە فڵانە کەس تەواو قسەی ئەخیرم شتێکی هین ڕوویا لەم هەفتەیە ڕۆژی چوارشەمە سەرۆکی ڕووسیا پۆتین چوو بۆ سووریا لەوانەیە ئەو گەنجانەی سەیری فەیسبووکەکەن بینی بێتیان سەرۆکی ڕووسیا چوو بۆ سووریا بۆ دیمەشق بۆ لای بەشار ئەسد لەوێ چووە قاعدەیەکی عەسکەری ڕووسی نەچوو بۆ دیمەشق یعنی بۆ کۆشتی سەرۆکۆماری سووریا و ئەوانە چوو لە قاعدەیەکی عەسکەری ڕووسەکان لەوێ بە شاری بانکرد چوو بۆێ لەگەڵ وەزیری دیفاع و چەند کەسێکی ترا چوون بۆ ئەوێ ئیتر چی وتووە و چۆنی کردووە و بۆچی چوو ئەوە کەیفی خۆیەتی دوایی هاو بۆ ناو بازاری دیمەشق ئاخر موهیمە تۆ ئەو هەموو دوژمن و ئەو هەموو شەڕ و بەزم و بالۆرەی لە سوریا و ئەوانە ڕویە کەچی بێیت بەناو دیمەشقا بێیت و بڕۆیت و چوو سەردانی مزگەوتی گەورەی دیمەشقی کرد مزگەوتی ئەمەویەکان کە هەزار و ئەوەنە ساڵە لەوێ دروست بووە لەناو مزگەوتا قەبری سەلاحەدینی ئەیوبی تایە چووە سەر قەبری سەلاحەدینی ئەیوبی لەسەر قەبرەکە وەستاوە سەیری قەبرەکەی سەلاحەدین ئەکا ئینجا ئیتر ئەنواع وەشکار شت وەساوە شت نووسراوە لە کۆمێنتا یەکی ئەڵێ ئەمە هاتووە تۆ بڵێ سەلاحەدینەوە ئێمە سەلیبین و هاتوینە تۆ یەکی ئەڵێ نازانم چی زۆر شت نووسراوە طبعا هەر کەس ئازادە چۆن بیرەکاتەوە بەڵام من وەکو مامەستا تاهری بامۆکی ئەمە بۆچوونی منە بە بۆچوونی من ئەو سەردانە بە زمانی حاڵی پۆتین پێمان دەڵێ سەلاحەدین، تۆ چەندە گەورە و بەهێز و بەڕێز بوویت، تۆ چەندە مەرد و وەجاغزادە بوویت، تۆ چەند بەسام و هەیبەت بووی، تۆ چەند لێبوردە بوویت لە کاتی دەسەڵاتدا، بەڵام ئەوانەی ئەمڕۆ لە جێگەی تۆ حوکم دەکەن، پێیان دەوترێت سەرۆک و کاربەدەست، چەندە بوودەڵە و ترسنۆک و خوێڕی و ناپیاو و نامەردن. من بۆچوونم جیاوازە لە هەموو ئەو بەڕێزانەی لەسەر وێنەکە و سەردانەکە قسەیان کردووە. من لە سەیری چاوەکانی پۆتین، بچوکی لەبەردەم گۆڕەکەی سەلاحەدیندا دەڵێم، ئەوانە کە دەسەڵاتیان هەیە ئەزانن مرۆڤە مەزنەکان مرۆڤە مەزنەکانی مێژوو کێن، چۆن ژیان، چۆن مردن، چیان لەگەڵ خۆیان برد، چیان لە پاش خۆیان بەجێهێشت. هەندێک نەفام قسە بە سەلاحەدینی ئەیوبی ئەڵێ. سەلاحەدینی ئەیوبی قائیدی سەلیبیەکان کە زامارە بن دکتۆری خۆی ئەنێرێ بۆی تەداویان بکەن ئەسیرەکانیان ئازار نادا سەلاحەدینی ئەیوبی هەموو دووەلی ئیسلامی ئەو زەمانەی کرد بە یەک قودسی ڕزگار کرد لەشکرێکی سەلیبی لەو پەڕی دنیاوە هات هەمووی تێکشکاند لە مەعرەکەی حطینە قودسی ڕزگار کرد و بانگی ئەڵڵاه ئەکبەری لەناو قبة الصخرەیا دای بە گوێی عالەما ئێستا خەڵک ئەزانێ سەلاحەدین چیە بەس داخەکەم ئێمە نازانین سەلاحەدین کێیە بۆیە بە بۆچوونی من پۆتین ئەزانێ سەلاحەتین چ پیاوێک بووە چ قائیدێک بووە چ گەورەیەک بووە سەردانەکەیشی سەلاحەدینی پێ گەورە بووە و پۆتینیش لەوەچێ تۆزێ گەورە ببێ بەوە خوای گەورەو پەروەردگار لە گوناهمان خۆشبێ عاقیبەتمان خێر بکا ئیسڵاحی حاڵمان بکا ئەو بارانی ڕەحمەتەی کە خوایە باراندت لێت بەزیاد بێ زۆرێک لە نەخۆشی و پەتاو ناڕەحەتیەکانی نەهێشتین خوای گەورە بیکەی بە بارانی ڕەحمەت بیکەی بە خێر و خۆشی بۆ وڵاتمان بۆ میلەتمان بۆ مەملەکەتمان لە هەموو ئافات و فیتنەیە خوایە بمان پارێزی لە شەڕ و لە جەنجاڵی شەڕ لامان دەی خوایە نەمان کەی بە ساحە بۆ ژێرپێ بوونی شەڕ یارب العالمین خوایە لە مردوەکانمان خۆشبی نەخۆشەکانمان شیفا بدەی ئیسڵاحی حاڵی زینوەکانمان بکەی هەرکەس داوای دوعای خێری لێکردوین خوایە ئەگەر نەخۆشە شیفای بدەی ئەگەر قەرزارە قەرزی بار بکەی ئەگەر بێ هاوسەرە هاوسەری باشی بەیتێ ئەگەر بێ مناڵە مناڵی ساڵحی بەیتێ ئەگەر گرفتێ لە ماڵیان هەیە چارەسەری گرفتەکەیان بکەی خوایە بە ناوی پیرۆزت داوات لێکەم ڕەحممان پێ بکەی لێمان نەڕەنجێی عاقیبەتمان خێر بکەی